ئەڵقەی شەشەم. پێشتر ئاماژەم بەوە دا کە پیتەر پیتۆڤیس دێت بۆ پترۆزبۆرگ لەوێ کاری گرنگی هەیە و ئەوێت لە پترسبۆرگ نووسنگەی ڕاوێژکاری پارێزەری بکاتەوە ماوەیەکە بەدوای کاری ماف و دادگاییەوەیە، چەند ڕۆژێک پێش ئێستا دادگاییەکی گرنگی بردەوە لەم بارەیەوە پێویستە بچێ بۆ پترەسبۆرگ چونکە لە ئەنجومەنی نمایندەکاندا کارێکی بایەخداری هەیە بەم جۆرە ڕودیای ئازیزم ڕەنگە ئەمە بۆ تۆیش سوودی هەبێت و من و دنیا وامان بیر لێ کردەوە کە تۆ هەر لە ئێستاوە بتانی بێ سێ و دووکردن بکەویتە دوای کاری ئایندەی خۆت و چارەنووست دەستەبەر بکەیت خوا بکەم ئەم کارە بێتە دی چونکە دەستکەوتێکی گەورەیە ئەبێت ئەمە تەنیا بە دلۆڤانیەکی خوداوەند لە قەڵم بدەین بەرامبەر بە ئێمە دنیا بێجگە لەمە چ ئاواتێکی ترینە تەنانەت پیرروسیامان لێ کردو لەم بارەوە چەند شتێکمان بە پیتەر پیتۆڤی جووت ئەویش دوای ڕامان و سێودوێکی خۆی وەڵامەکەی وابوو کە کاری ئەوێی بێسکرتێر بەڕێوە ناچێت و چاکتریژەوەیە مافی کارەکە خزمێک وەری بگرێ نەک بێگانەیەک، بەو مەرجەی خزمەکە ئامادەی کارکردن بێت و نکۆڵی لێ نەکا. ئەشێت تۆ نەتوانی ئەو کارە بکەی. بەڵام ئەو زوو دوودڵیەکی بە خەرج دا کە ڕەنگە خوێندنی زانکۆت بواری ئەوەت نەداتێ کاری نووسینگەکەی ئەنجام بدەی. قسەکان لێرەدا کۆتاییان هات، بەڵام ئێستا دونیا بێجگە لەمە بیر لە هیچی تر ناکاتەوە، چەند ڕۆژێکە ئەم بیرە تای لێ هێناوە. پلانێکی وردی بۆ داڕشتووە کە پاشان بتوانیت لە کاروباری دادگادا هاوکاری یان ببیتە هاوبەشی پیتەر پیترۆڤیچ بە تایبەتی کە خۆیشت لە کۆلێژی مافیت. ڕودیا من بە تەواوی لەگەڵ یام و لە هەموو نەخشە و ئاواتێکی دا هاوبەشم چونکە بەدیهاتنی بەگران نازانم هەرچەندە پیتەر پیتۆڤچ کەمێک لێستادا ڕاڕایە چونکە هێشتا تۆناناسێت بەڵام دنیا تەواو لەوە دڵنیایە کاتوانێت کاریگەریەکی باش لە مێردی ئایندەی خۆی بکات و بە ئاوات بگە لەم لایەنەوە بڕوای تەواوی هەیە بێگومان ئێمە خۆمان لەوە نەبان کرد کە بەرامبەر بە پیتەر پیتۆڤچ لەبارەی ئەم حەزە دوور و درێژانەمانەوە هیچ بڵین بە تایبەتی کە تۆ ببیتە هاوبەشی کارەکەی چونکە ئەو پیاوێکی کردە و بە بڕیارە و لەوانە بوو قسەکانی ئێمە بە وشکی وەربگرێ لەوانە بوو تەنیا بە خەیاڵاتی بزانێ هەروها نە من و نە دنیا لەبارەی ئاواتی خۆمانەوە کە ڕەنگە بتوانێت تا تۆ لە زانکۆیت هاوکاری ئەومان بکە پارەت بۆ بنێرین تا ئێستا وشەیەکمان نەدرکاندووە یەکەم لەبەرەوەی کە ئەم مەسلەی لە دواییدا خۆ بەخۆ ئەڕواتە پێشێ و بێ ئەم لاولا خودی پیتەر خۆی پێشنیازیەکە بۆ ئەبێت قسەی دنیا ڕەت بکاتەوە بە تایبەتی کە تۆ ئەتوانیت لە نووسنگەکەیدا ببیت تا دەسەڕاستی و ئەو هاوکاریە وەک مافی تەواوی خۆت وەربگری نەک پێبەخشین. دنیا هیوادارە بە باشی ئەم کارە ئەنجام بدات و من بە تەواوی لەگەڵیدام دووەم لەبەر ئەوە هیچم نەوت چونکە من زۆرم پێخۆش بوو لەو بەیە گەشتنتاندا هەردووکتان هاوشان و یەکسان بەیەکدی بن. کە دنیا بە چاکی لەبارەی تۆ دوا پیتەر وای وەڵامدایەوە کە بۆ بڕیاردان لەسەر هەرکەسێگە بێ بە شخصی و لەنزیکەوە بیبینی و بیناسی ئەو مافەی بۆ خۆی بەجێهێشتووە کە لە دوای ناسینت ئینجا لە بارەتەوە ڕای خۆی دەرببرێ ئازانیت ڕودای ئازیزم بە پێی بۆچوونی من لەسەر هەندێک وێنای خۆم بێگومان ئەمە بە هیچ جۆرێک پەیوەندی بە پیتەر پیتۆڤچەوە نیە و تەنیا بیانویەکی تایبەتی و پیرێژنانی خۆمە بەڕای من وا چاترە کە دوای زەماوەندی ئەوان وەک چۆن ئێستاژیم هەر ئاو بە تەنیا بژیم نەک لەگەڵ ئەواندا. من تەواو لەوە دڵنیام ئەو هێن خانەدانە خۆی ڕووم لێ ئەنێ کە لە کچەکەم جیا نەبمەوە. کە تا ئێستا هیچی نەوتووە تەنیا لەبەرئەوەیە ئەم مەسەلەیە قسەی ناوێت و هەر لە خۆیدا ڕوون و ئاشکرایە. بەڵام من ئەوە ڕەدەکەمەوە. لە ژیانما گەلێک جار سەرنجی ئەوەم داوە کە زاوا زۆر خەسوی خۆش ناوێ منیش نەک نامەوێت ببم بە بار بەسەر کەسێکەوە بەڵکو تا تیکێک نان و مناڵێکی وەک تۆ و دنیا گیانم هەبێ ئەمەوێت تەواو بە ئازادی بژیم ئەگەر بکرێت ماڵەکەم نزیک بە هەردووکتان بێت چونکە ڕودیا من جوانترین شتم بۆ کۆتایی نامەکەم هێشتوتەوە ئەوە بزانە کوڕی خۆشەویستم ڕەنگە لە ئایندەیەکی زۆر نزیکدا هەموومان جارێکی تر لە دەوری یەکدی کۆ ببینەوە و دوای سێ ساڵ لە یەکتر دابڕان هەرسێکمان بکەوینە ئامێزی یەکترەوە ئەمە بڕیارێکی بنەبڕە کە من و دنیا ئەچین بۆ پترسبۆرگ کەی ئەوەیان بە تەواوی نازانم وەلێ بە هەر حاڵ زۆر زۆر زوو ڕەنگە تا هەفتەیەکی تر بکەوینە ڕێ هەموو شتەکان بە پیتەر پیتۆڤچەوە بەسراونەتەوە کە لەگەڵ یەکەم دەرفەتدا لە پترسبۆرگەوە هەواڵمان پێ بگەێنێ ئەو لەبەر چەند هۆیەک ئەیەوێ بە زووترین کات زەماوەندەکە بسازێت و تەنانەت ئەگەر بشێت پێش هەفتەی گۆشتخۆری بکرێت ئەگەر بەهۆی کەمی کاتەوە ساز نەبوو ئەو سایەکسەر لە دوای ڕۆژانی ڕۆژوەوە ئەنجام درێ ئای بە چ شادمانیەکەوە بە سنگمەوەت ئەنووسێنم دنیا لە خۆشی ئەو دیدارت لە گەشکەدایە و جارێک بە گاڵتەوتی هەر تەنیا لەبەر ئەمە بوو کەویستم ببمە ژنی پیتەر پیتۆڤچ دنیا فریشتەیە ئێستا خۆی هیچ نانووسێت و تەنیا پێیوتم ئەوەت بۆ بنووسم کە ئەمەندە قسەی بۆ تۆ هەیە ئەمەندە قسەی هەیە ناتوانێت دەست بۆ قەڵەم درێژ بکا ئەزانێت لە چەند دێڕێکدا هیچ ناوترێت بەڵکو زیاترە بێتە هۆی ناڕەحەتی ئەوێت تونند لە ئامێزت بگرم و ماچی بێ ئەندازت بۆ بنێرم ئەگەرچی ڕەنگە بەم زوانە هەموو لە دەوری یەکتر کۆبین لەگەڵەوەشدا لەم ڕۆژانەدا چەند بتوانم پارەت بۆ نێرم ئێستا کە هەموو زانیویانە دنیا ئەبێتە ژنی پیتەر پیتۆڤچ لە پڕا ئیعتیباری منیش زیادی کردووە بۆیە توانم لە جاران زیاتر قەرز بکەم و ڕەنگە بیست و پێنج یان سی ڕۆبڵت بۆ ڕەوانە بکەم لە خەرجی ڕێگامان ئەترسم ئەگینا زیاترم بۆ ناردی هەرچەندە پیتەر پیترۆڤچ هێن میهرەبان بوو کە بەشێکی خەرجی هاتنمان بۆ پایتەختی لە ئەستۆ گرت، یەعنی خۆی پێشنیازی کرد کە بار و سنووقی گەورەمان لەسەر گیرفانی خۆی بۆ بار بکا. گوایە بەهۆی ناسیاوەکانیەوە سازاندویەتی، لەگەڵ ئەمانەیشدا ئەبێت حسابی گەیشتنە پترسبۆرگیش بکرێت، چونکە لەوێ لانیکەم لە ڕۆژەکانی بەراییدا نابێ تەواو بێ پارە بین. ئێمە بە وردی لە گەڵ دنیادا حسابی تەواومان کردووە و زانیمان ڕێگا ئەوەندە خەرجی نابێ. لە ماڵەوە تا وێزگەی شەمەندەفەر تەنیا نەوەت فەرسەخە. ئێمەش هەر لێستاوە لە گەڵ گالیسکەوانێکی دێهاتیدا ڕێکەوتووین. لەوێوە بە شەمەندەفەری پلە سێ سەفەرێکی زۆر خۆشەکەین. بۆیە شێت و ڕەنگە هەر وایش بێ کە بتوانم. زرنگی بکەم و لەباتەی بیست و پێنج ڕۆبڵ سی ڕۆبڵت بۆ بنێرم باشە ئیتر بەسە دوو پەڕەی تەواوم بۆ پڕکردۆتەوە و ئیدی جێگای خاڵی نەماوەتەوە هەموو چیرۆکەکانم نووسی چی ڕوویدا بوو چی وترا بوو ئێستایش ڕوودیای بێوێنم تا بە یەگەشتنێکی نزیک لە ئامێز دەگرم درودی پاکی دایکانت بۆ ئەنێرم رودیا دنیای خوشکت خۆش بوێت چەند ئەو تۆی خۆشەوێت تۆیش ئەوەندە ئەوەیش بزانە کە ئەو بێ ئەندازە تۆی خۆشەوێت تەنانەت لە بۆنی خۆی زیاتر تۆی خۆشەوێت فریشتەی و تۆیش ڕودیا تۆ هەموو شتێکی بۆ ئێمە گشت ئومێد و ئارەزۆکانی ئێمیت ئەگەر تۆ بەختیار بیت ئێمەش بەختەوەرە بین ئایا تۆک جاران لە خوا ئەپاڕێیتەوە بڕوات بە چاکی پەروەردگار و فریاد ڕەسەکان هەیە؟ لە ناخی دڵمەوە ئەترسم نەکا تۆیش ئەم بێ باوەڕیەت تازەیە کاری لێ کردبێتی. ئەگەر وابێ من لە باتی تۆ لە خوا ئەپاڕێمەوە ئازیزم. لە بیرت نەچێ چۆن کە مناڵ بوویت هێشتا باوکت نەمردبوو تۆ لەسەر ئەژنۆم دا ئەنیشتیت و درودەکانت بە زمانی مناڵانە لە بەرخۆتەوە ئەوت و چۆن ئێمە هەمومان بەختەوەربووین خوات لەگەڵ بەڵکو بە ئومێدی دیدار لە هەموو ماوەیدا کە ڕاست کۆلنییکۆف نامەکەی خوێندەوەوە تا لە دەست پێکردنیەوە تا کۆتایی فرمێسک دەم و چاوی تەڕکرد بوو بەڵام کە لە خوێندنەوەی بووەوە ڕەنگی ڕووی پەڕی و لەرقا گرژ ببوو زەردەخەنێکی تاڵ و ناخۆش و زەرباوی و وەک ماری کەوت بەسەر لێ و سەری نایە بان سەرینە کۆنەکەی و کەوتە بیرکردنەوە ماوەیەک بیری کردەوە دڵی تون لێدا و هۆشی زۆر پەرێشان بوو، سەرەنجام ئەو ژوورە بچووکە زەرد هەڵگڕاوەی زیاتر لە دۆڵاب یان سنووغە چوو، لێی بە تەنگات و هەناسەی گیرا. ڕوانین و بیری داوای کرانەوەیان لێکرد، کڵاوەکەی هەڵگرت و لە ژوورەکە بە دەرکەوت، ئەمجاریان باکی لە هیچ کەسێک نەبوو کە لە ڕێگەی پلیکانەکاندا بیبینێت و بە تەواوی ئەو بابەتەی فرامۆش کرد، بۆ ڕۆشتن بۆ دوورگەی، ڤازیلیڤسکی شەقامی ڤی هەڵبژارد و ئەدوت پەلەی بە ئەنجام گەیاندنی کارێکیە ئاسای لە کاتی ڕۆشتندا بێەوەی ئاگاداری شەقامەکە بێ لە ژێر لێوە شتێکەوت تەنانەت هەندێک جار بە دەنگی بەرز لەگەڵ خۆیدا ئەدووە و ئەمەیش ڕێبوارەکانی سەرسام کرد بوو گەلێک لەو ڕێبوارانە بە سەرخۆشیان ئەزانی. نامەکەی دایکی تەواو بێ حەوسڵەی کردبوو بەڵام لە بارەی گرنگترین و سەرەکی ترین مەسەلەوە بۆ چرکەیەکیش تەنانەت کە هێشتا لە خوێندنەوەی نامەکەیش نەببووەوە بێ دوو دڵی بڕیارێکی زۆر قرس و بنبەستی لەسەر مەسەلەکەدا تا من مابم ئەم شووکردن و ژن هێنانە سەر ناگرێ جەنابی لۆژنیش قیر بە قەرەز بە تەوسەوە لەگەڵ هەستکردن بە سەرکەوتنی بڕیارەکەی خۆشحاڵی و تووڕەیەکیشی تێگەڕا لە بەرخۆیەوە کەوتە ورتەورت بەڵێ مەسەلەکە زۆر ڕوونە نا دایکە نا دنیا ئێوە ناتوانن فریوم بدەن تازە بە تازەش داوای لێبوردنەکەن کە پرسیان بە من نەکردووە و خۆیان بڕیاریان داوە. بێگومان لەو باوەڕێشدان کە ئیتر ناکرێ ئەو پلانە هەڵوەشێتەوە و لێ بینن کەوە کرێ یان نا. چ پاساوێکی گرنگیش دەهێننەوە. ئەڵێن پیتەر پیترۆڤیچ هێندەر بەست و ئەوەندە سەرقاڵە کە تەنانەت ئەبێت زەماوەندەکەی لە دەرفەتێکی زۆر کەم یان لە وێستگەی شەمەندەفەردا بکا. نەخێر. دونێچکا، چا گەزانمە دەوێت لە بارەی چ مەبەستێکەوە بە درێژی لە گەڵمدا بدوێیت، ئەوەیش دەزانم کە هەموو ئەو شەوە لە ژوورەکەدا پیاسەت کردووە، بیرت لە چی کردۆتەوە و بەرامبەر وێنەکەی مریەمی پاکیزە کە دەستکردی مامۆستایانی غازانە و لە ژووری خەوتنی دایکمدایە بۆچی دووعا و نزات کردووە؟ سەرکەوتن بە چیای جولجوتا سەختە ئا کەواتە بڕیارەکە بە سەختی درابوو تۆ ئاڤدوتیا ڕومانوڤنا ئەتەوێت ببیتە ژنی پیاوێکی کارا و ئاقڵ کە خاوەنی سەرمایە دیارە لەبەرئەوەی خاوەن سەرمایە ئیتر ئەوە شتی سەرەکی و ڕەزایەت بەخشە بە قسەی دایکم لە دوو جێگا کارەکات و هاوبیری نەوەی نوێیە و بەلای دونیایشەوە گوایە پیاوێکی میرەبانە. وشەی گوایە لە هەموو شت سەرنج ڕاکێشترە دونێچکایش هەر لەبەر خاتری ئەو گوایە شوی پێکە زۆر باشە زۆر باشە بەڵامە بێت تۆ بە دوای ئەوەدا بگەڕیت کە چۆن دایکم دەربارەی نەوەی نوێ بۆی نووسیوم تەنیا لەبەرەوەی تایبەتمەندی ئەو پیاوە دیاری بکە یان لەبەر دووربینی خۆی تا خۆشەویستی من بۆ جەنابی لۆژین بجوڵێنێ ئای فێڵ بازەکان پێویستە لایەنێکی تریش ڕوون بکرێتەوە تا چەند ئەم دوژنە لەو ڕۆژە و لەو شەو و تەنانەت دوای ئەوەیش لەگەڵ یەکتریدا ڕاست و ڕەوان بوون ئایا هەموو قسەکانی نێوان ئەو دوانە هاتۆتە سەر زمانیان یان خۆیان ویان داناوە لە دڵ و بیری هەردووکیاندا یەک شت هەیە و ئەو شتەیش پێویست ناکە بەو شە بوترێ چون کەوتنەکەی بێهودە و زیادەیە بێگومان تا ڕادێک هەر ئەمەیان بووە لە نامەکەدا دیارە بەلای دایکمە و پیاوەکە کەمێک توندە و بە سادەی خۆی ئەمەی بە دنیاوتوە بێگومانەویش هەڵچوە و بە تووڕێی وەڵامی داوەتەوە هاوبەتە چێ توڕە نابێ کاتێک مەبەستێکی لا تەواو ڕوون و ئاشکرا بێ کەچی پرسیاری ساف و سادەی لێ بکرێ بە تایبەتی ئەگەر پێشتر بڕیاری تەواوی ئەوە درابێت و قابیلی چەند و چوون نەبێ ئیتر ئەمە چییە کە بۆی نووسیوم ڕودیا دنیات خۆش بێ ئەو لە خۆی زیاتر تۆی خۆشەوێ ئایا ئەمە پەشیمانیەک نییە کە لە ناوەوەیدا ئازاریەدا بەوەی قایل بۆ کچەکەی ببێتە قوربانی بۆ کوڕەکەی تۆ ئومێدمانیت تۆ هەموو شتێکمانیت ئای دایکە ڕقێکی ئەستور لە دڵیا ئاگریە سند و ئەگەر لەو کاتەدا جەنابی لۆژینی بدایە ئەی کوشت ڕاست کۆلنییکۆف کەوتە دوای باهۆزەکانی نێوسری و بەردەوام بوو لەسەر بیرکردنەوە ئا ئەمە ڕاستە. بەڵێ، ڕاستە کە لەگەڵ مرۆڤدا ئەبێت وردە وردە و بە پارێز نزیک بکەویتەوە بۆ ئەوی بکرێت باشی بناسی. بەڵام جەنابی لۆژین دیارە شتی سەرەکی ئەوەیە کە ئەو کەسێکی بەکار و گوایە میهرەبانە. و گاڵتەیە بار و سندوق لەسەر گیرفانی خۆی بارەکە. جا چۆن میهرەبان نەبێ؟ لەگەڵ ئەمانەیشدا هەردووکیان وا تەبوک و دایک لەگەڵ کابرای دێهاتیە بڕیویانەتەوە بە گالیسکەکەی ئەو سەفەر بکەن کە حەسیری تیا داخراوە ئاخر من خۆم سەفەری ئەو ناوم کردووە باشە نەوەت فەرسەخە دوای ئەویش هزار فەرسەخی تر بە چاکی خۆشی بە شەمەندەفەری پلەسێ سەفەرەکەین ماقۆڵیشە چونکە ئەبێت پێ بە قەدەر بەڕەکەت ڕابکێشی کەواتە تۆ جەنابی لۆژین چکارەیت آخر ئەمە بووکی تۆیە بۆ ئەبێت نەزانی کە دایکی کچەکە بۆ خەرجی ڕێگە قەرزی کردووە هەڵبەت تۆ لەم ڕۆ حسابێکی بازرگانیانەکەیت مامەڵەکە یەکسان و لە سوودی هەردوولادایە کەواتە بێت خەرجیکەشی نیوە بە نیوە بێت تەواو وەک ئەو پەندەی ئەڵێ برامان برایوم کیسەمان جایی وەلێ لێرەیشدا ئەم پیاوە کارامەیە ئەشێت کڵاوی لەسەر نابن ئاخر کرێی بار لە کرێ خۆیان کەمترە لەوانەیە هەر بە بەلاش بێ ئای ئەم دوو ژنە هەموو ئەم شتانیان نەبینیوە یان نیانویستوە بیبینن چەندە دڵخۆش و قایلن جا ئەمە هێشتا گوڵەکان و میوەکان لە دواون بەڵام ئەوەی گرنگە چروکی و ڕژدی نییە بەڵکو ئەو شێوازەیە کە هەموو ئەمانەی تەکبیر کردووە آخر ئەمە قسەی دوای هاوسەرێتی و بۆ ئێستا جۆرە پێشببینیەکی پەیامبەرانەیە بەڵامدایە تۆ بە چ بۆنەیەکەوە کەوتوتەتە دوای ئەم بیرە بەچی ڕێگای پترسبۆرگ لە بەرەگریت بە سێ ڕۆبڵ یان وەک پیرێژنەکەڵێ بە دوو گەڵای چروک ئەی لە پترسبۆرگدا چۆنەژی ئەو کە بە چەند بەڵگەیەک لەوە گەشتووە تەنانەت لە سەتای کارەکەشدا ناتوانێت دوای زەماون لەگەڵ دنیادا بژی گوایە پیاوە ئازیزەکە لەمبارەوە شتێکی لە دەم دەرپەڕیوە و وا خۆی نیشان داوە هەرچەندە دایکم تەواو حاشا لەم مەسلەیەکە تۆڵێ خۆم قبولی ناکەم کەواتە بە تەمای چێە بە تەمای ئەو 120 ڕۆبلەی کە بێت قەرزەکەی ئافاناز ئیڤانۆڤچیش لەو بدرێتەوە سەرپۆشی زستانە ئەچنێت دەستکێشی جوان دروزەکە چاوکزەکانی لەکیزەچێ بەڵام سەرپۆشەکان لە ساڵێکدا بیست ڕۆبڵە خەنە سەر سەد و بیست ڕۆبڵەکە من ئەمازانم دیارە هەموو ئومێدێکی ئەو بەزەیی جەنابی لۆژینی خانەدانە بێگومان خۆشی پێشنیاز و جەختیشی لەم نەکە بەڵێ هەروایە چاوەڕێ بە ئای لەو دڵە پاکاشی لە ئاسانی بەردەوام ئاوا خۆش باوەڕن تا دوا چرکە یەکێک وەک پەڕی تاوس ئەڕازێننەوە تا کۆتایی بڕوایان بە چاکە هەیە نەخراپە ئەگەرچی هەست بە هەموو شتێگەکەن بەڵام بە هیچ جۆرێک پێشەکی قسەیەکی ڕاز ناکەن تەنانەت بیریشی لێ ناکەنەوە و بە هەردوو دەستیان حەقیقەت ئەدەنە دواوە تاو کاتێک کەسێکی لێزان بەدەستی خۆی کڵاوێنەکاتە سەر بەڕاست ئەبێت ئەم جەنابی لۆژینە میدالی شانازی هەبێت یان نا گرەوەکەم کە میدالی ئانای پاکیزەی هەیە و لە کاتی میوانداریکردنی لەلایەن کاربەدەست و بازرگانەکانەوە ئەیکات بە خۆیدا، ڕەنگە لە ڕۆژی زەماوەندەکەیشیدا هەر وا بکا. ئا. خوا بکەم نینۆکی سەرخوراندنی نەبێ. دونێچکای ئازیزم، من تۆ ئەناسم، دوا بینینی یەکتریمان تەمەنت بیست ساڵان بوو. من ڕەوشتی تۆم ناسیوە، تەنانەت کە دایە ئەڵێت دونیا بەرامبەر زۆر شت گۆڕاوە، من ئەمە زانم. من دوو ساڵ و نیو پێش ئێستا ئەوەم زانیوە و لەو کاتەوە کە دوو ساڵ و نیو تێپەڕیوە بیرم لەوە کردۆتەوە. بەڵێ دەربارەی ئەوەی کە دونیا ئەتوانێ بەرگەی زۆر شت بگرێ، ئەگەر ئەو بتوانێ بەرگەی جەنابی سفیدری گایلۆڤ بە هەموو ناتەواویەکانیەوە بگرێ ئەوە گومان لەوەدا نامێنێ کە بەڕاستیە توانێ بەرگەی گەلێک ناخۆشی تر بگرێ ئێستا ئەو دایە وازان ئەتوان لەگەڵ جەنابی لۆژیندا هەڵبکەن ئەو کەسەی خاوەنی ئەو گریمانەیە کە بێت ژن لە نێو هەژاران بێنێت بۆەوەی ژن هەمیشە چاو لەبەری چاکەی مێردیان بن. هەر ئەو کەسەی کە تا ڕادەیەک لە یەکەم پێگەیشتندا ئەم بیر و باوەڕێی دەربڕیوە باشە با بڵین ئەم قسەی لە دەم دەرچووە هەرچەندە پیاوێکی بە ئاوەز و خاوەن لۆژیکە زۆر لەوانەشە کە مەبەست هێرگیز لە دەم دەر نەپەڕی بێ بەڵکو بە تایبەتی ویست بێتی زووتر دەری ببرێ بەڵام دنیا دنیا بۆ لای ئەو ئەم پیاوە ڕون و ئاشکرایە و ئەوێ ژیان لەگەڵ ئەودا بەسەربەرێ دنیا بە نان و ئاوی وشک قەناعەت دەکا بەڵام ڕۆحی خۆی نافرۆشێت و ئازادی خۆشی هەرگیز بە ژیانی ڕابواردن ناگۆڕێتەوە تەنانەت بە هەموو ناوچەی شل زویک پۆلشتاینیشی ناگۆڕێتەوە تا ئەگاتە جەنابی لۆژین نەخێر ئەو دنیایی من ناسیم ئەمە نەبوو هەڵبەتە ئێستاش هەر نەگۆڕاوە بێگومان وایە نمونەی سفیدری گایلۆڤ دژوارن و هەڵکردن لەگەڵیاندا زەحمەتە دیارە ئەوەیش زەحمەتە کە هەموو تەمەنت بە شاراندا بگەڕێیت و بە دوو سەد ڕۆبڵ لە ساڵێکدا مامۆستایی بکەی لەگەڵ ئەمانەیشدا من ئەوەزانم کە خوشکەکەم ئەوەی پێ باشترە وەک زنجیەکان ببێتە کۆیلەی مڵکداران یان وەک لیتوانیەکان ببێتە بەندەی ئەڵمانەکان نەک ڕۆح و هەستی خۆی بداتە یەکێک کە تا هەتایە حەزی لێ نەکا و بە هیچ پێیەوە نەبەسرێت بەڵکو تەنیا و تەنیا لە بەرسوودی شخصی سوودێکی سوک و ڕسوە گریمان جەنابی لۆژین زێڕێکی بێگرت یان پارچە ئەڵماسیش بێت هێشتا ئەو هەر بەوە قایل نییە ببێ بەژنی شەرعی جەنابی لۆژین ئەی چۆن قایل بووە نهێنی ئەم کارە لە چیدایە گرێ کوێرەکە لە شوێدایە مەبەستەکە ڕوونە بۆ خۆی و ئاسوودەیی خۆی و تەنانەت بۆ ئەوەیش کە لە مەرگ ڕزگاری بێ ئەو بە هیچ جۆرێک هەرخۆی نافرۆشێ بەڵام ئەوێ لەبەر خاتریەکێکی ترەمە بکە بۆ کەسێکی ئازیز و خۆشەویست خۆی ئەفرۆشێ هەموو مەبەستەکە لێرەدایە لەبەر خاتری برا و دایک خۆی ئەفرۆشێ هەموو شتێگە فرۆشێ بەڵێ چۆن پێویست بکە لەم لایەنەوە بیر و باوەڕە ئاکاریەکانی خۆشمان کوژین ئازادی ئاسودەیی تەنانەت ویژدانیش هەر هەمووی ئەبینە بازار و مامەڵیان پێکەین چی ئەبێت با ببێ بەو مەرجەی ئەو کەسانی خۆشمان ئەوێن بەختەوەر بن بێ لەمانەیش پاساوی تایبەتدا ئەهێنین لێ سوعیەکانەوە شت وەرەگرین و ئەشێت بۆ ماوەیەک ئارامی بدەینە خۆمان و بڕوا بە خۆمان بهێنین کە بۆ کاری چاکە ئەبێت ئەمە بکەین و هەر ئەبێت بیشیکەین بەڵێ ئێمە واین و هەموو شتێکیش وەک ڕۆژی ڕوون وایە ئەوە ئاشکرایە کە هیچ کەس بێجگەل لە ڕادیۆن ڕۆمانۆڤێج لە ئارادا نییە و هەر ئەوە پلە یەکەمی ئەو بڕیاری بۆ دراوە باشە بێگومانە بێت بەختەوەری بۆ ئەو دەستەبەر بکرێت خەرجی زانکۆی فەراهەم بهێنرێ بکرێتە هاوبەشی نووسنگەکەی و هەموو ئایندەی بۆ دابین بکرێ دوور نییە ئەویش لە داهاتوودا دەوڵەمەند و بەڕێز بێت و ڕەنگە ناو ناوبانگیش لە کۆتایی تەمەنیدا بگاتە دوا پلە ئەی دایکە چۆن کچەکەی کاتە قوربانی بەڵام مەسلەکە ڕوودایە ڕوودیای بێوێنە ئازیز و ناوازە ئاخر چۆن ئەبێ بۆ کوڕێکی ئاوا بێوێنە تەنانەت کچێکی وایش نەکرێتە قوربانی ئای لەو دڵە خۆشەویست و زاڵمە وەلێ ئەمە هیچ نییە هەر لەمەوە ئەبێت ئێمە ئاگاداری چارەنووسی سۆنیایش بین سۆنیا سۆنێچکا مارمیلادۆف سۆنێچکا کە تا دنیا بمێنێ ئەویش نەمرە ئایا ئێو هەردووکتان بە تەواوی لە مەودای ئەم قوربانیە تێگەشتون و هەڵتان سنگاندووە دڵنیان لە دەرەوەی تواناتاندا نییە ئایا قوربانێکی بەکەڵکە ئاقلانەیە دنیا گیان ئاخۆ زانی کە چارەنوسی سۆنیای ئازیز لەوە خراپتر نییە کە ژیان لەگەڵ جەنابی لۆژیندا بەسەر بەری؟ دایکم ئەنووسێت چ خۆشەویستیەک لە ئارادا نییە جا چی مایەوە؟ ئەگەر خۆشەویستی تیانە بێت و ڕێزیشی هەرتیانە بێ ئیتر چی هەیە؟ ئەی ئەگەر بە پێچەوانەوە نەفرەت و بێزاری و سوکایەتی تیابێ ئەوسا چۆن؟ کەواتە ئەو کاتە وا دەرەچێ کە ئەبێت بە ناچاری ئاگاداری پاکیزەیی بیت، وانیە؟ تێگەین؟ ئەزانن مانەی پاکیزەیی چییە؟ ئەزانن پاکیزەیی لۆژین لەگەڵ پاکیزەیی سۆنیادا یەکێکە تۆ بڵێ ئەویان خراپتر و قێزەونتر و نەگریسترە چونکە تۆ دۆنێچکا لێرەدا تەنیا باز لە ئاسوودەی و خۆشگوزەرانی زیاترەکەیت لە کاتێکدا لەوێ تەنیا و تەنیا ترسی لە برسا مردن هەیە دۆنێچکە ئەم پاکی زەیە بە نرخێکی گران زۆر زۆر گران کۆتایی دێ چاکە ئەگەر پاشان دەرکەوت کە توانای هەڵگرتنی ئەو بارەگرانت نییە تۆ باکەی چەند خەم و خەفە دەچێژیت نەفرە دەکەی بەخڕ فرمێسکی نهێنی ئەڕێژیت چونکە تۆ مارفا پترۆڤنانیت هەی ئەوسا لەگەڵ دایکماندا چۆن ئەو لە ئێستاوە ئازارە کێشێت و بێتاقەتە ئێو کاتێک کە مشتێکی بۆ ڕوونابێتەوە ئەی من بەڕاست هیچ بیرت لە من کردوتەوە من دونێچکە قوربانیدانی تۆم ناوێت و پێویست ناکە نادایکە نامەوێت محاڵە تا من مابم محاڵە بهێڵم ئەو کارە سەر بگرێت